إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا وفتن زماننا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد أوصيكم أيها الناس ونفسي قبلكم بتقوى الله قال جل وعلا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال رسول الله صلى الله عليه وسلم إنما النساء شقائق الرجال وقال عليه السلام استوصوا بالنساء خيرا سڵاوی خوای گەورەتان لەسەر بێت مسلمانانی بەڕێز و خۆشەویست میوانانی ماڵی خوا لە هەر شوێن و جێگەیەک دەنگمان دەبیستن و دەبینن. وێڕای پیرۆزبایی یادی ڕاپەڕین و و هەروەها یاد و بیرەوەریەکانی مانگی ئازار بە تایبەتی ڕاپەڕینە پڕشکۆکەمان لەگەڵ ئەوەیشدا کە ئەو ڕاپەڕینە بوو بە هۆی ڕزگاریمان لە زوڵمی زاڵمان، دەبێت سوپاسی خوای گەورەی لەسەر بکەین و و ئێمەش ئەوەی ئەوان کردیان دووبارەی نەکەینەوە، چونکە ئەگەر ئێمەش زوڵممان کرد و ناشکوریمان کرد، ئەو خوایە هەموو کات هەیە و ئامادەیە کە بۆ هەموو زاڵمێک زەواڵێک دەنێرێ. بەداخەوە کە زۆر جار دەبینین و دەبیستین ناشکوری زۆر دەکرێ بە ناوی ڕێکخراوە و بێ بە ناوی حیزبەوە بێ وەکو ئەوەکو ئەجندای کاریان ئەوانە بۆ خۆیان چۆن بیر دەکەنەوە ئازادن بەڵام ناکرێ و ناگونجێ بەرامبەرەکانیان تۆمەتبارکەن ناشکوری زۆر دەکرێ و وەفا کەم بووە بەرامبەر بەو هەموو نیعمەتەی کە خوا لەگەڵی کردین بە تایبەتی خەڵکانێک کە ڕازی نین بەوەی بەو ماف و ئازادیەی کە خوای گەورە پێی داوین دەچێ لەم لاولا ماف و ئازادیم لە دوورەوە بۆ دێنێ ئایا ئەوان لە خوا چاتر دەزانن و بەسۆزترن بۆ مرۆڤەکان؟ بێگومان نەخەیر بۆیە لە لە وتاری ئەم جارەماندا باسی مافی ئافرەتانتان بۆ دەکەین لە ژێر ناونیشانی مافی ئافرەت چییە و چۆنە و ئەبێ چۆن بێ دەبێ بزانین ئیماندارانی بەڕێز و خۆشەویست خەڵکانێک ئەو مافەیان ئەو دروشمەیان بەرز کردوتەوە کە لە ڕاستیدا مافی ئافرەتان حەقە و ڕاستە و ڕەوایە هەموومان دەبێ پشتگیری بکەین و و ئەو مافە خوا بۆی داناون بەڵام ئەوەی کەوا نەگونجاو بێت ئەوەیە کە کلمە حق یراد بها الباطل جاری وا هەیە لەژێر ئەو دروشمەدا شتی خراپی بەدوادا دێت و تۆمەت لە ئیسلام دەدرێت و تانەی لێ دەدرێت و بۆ دژایەتی موسڵمانان و بۆ دژایەتی پیاوان بەکاردەهێنرێ ئەمە بەڕاستی جێگەی نیگەرانیە بەڕێزەکانم بۆیە دەبێ ئێمە وریابین چونکە ئێمەی مسلمان کاتێ باسی مافی ئافرەتان دەکرێ ئەوە ئەوە خوا دایناوە و کاتێک کە دەڵێن مافی ئافرەت لەو ڕۆژەی کە ئیسلام هاتووە مافی هەموو مرۆڤەکانی دابین کردو ماف و ئازادیەکان لەو ڕۆژەی کە ئیسلام هاتووە بە تایبەت بۆ ئافرەتان نەک لە شیکاغۆ و لە ڕۆژ ئاواوە بۆمان هاتبێ ئێمە پەیامی خوا مافی ئافرەتە دابیابی کردووە و و هیچ مافێکیش لەو مافە گەورەتر و زیاتر نییە کاتێک کە باسی مافی ئافرەت دەکەین ئافرەت دایکمانە خۆ هەر کەسێک دایکی لێ ڕازی نەبێ ناچێتە بەهشت سەیری ئەو گەورە یە کە ئەو مافە گەورە بۆ لەبەر چاوان نیە کاتێ کە باسی مافی ئافرەت دەکەین هاوسەرمانە خوا دەفەرمێ وە عاشرهن بالمعروف دەبێ لەگەڵیان باش بین کاتێ باسی مافی ئافرەت دەکەین ئافرەت کچمانە هەر پێغمبەر صلی الله عليه وسلم فەرموویەتی هەر کەسێ کچێک لە ڕیواتێکا دوو کچ یەک کچ بە خێوکا بە ئەدەب و حیا و حرمەتەوە تا دەیگەیەنێتە ماڵی خۆی دەفەرموێ لە بەهەشتا لەگەڵ من ئاوایە ئەی ئەمە هەمووی ماف نییە بۆ ئەوەتان لەبەر چاوان نییە بۆیە کاتێک کە ئێمە باسی مافی ئافرەت دەکەین لە ئیسلامدا ئەوە زۆر لەوە زیاتر و گەورەترە تەنانەت پێغەمبەر صلی الله عليه وسلم لە کۆتا ساتەکانی ژیانیا فەرمووی استوصوا بالنساء خیرا فەرمووی ئامۆژگاریتان دەکەم لەگەڵ ئافرەتان باش بن، رفقا بالقواریر، نەرم و نیان بن لەگەڵیاندا، ئەوانە وەک شووشەیوان، دەبێت زۆر ئاگاتان لێ بێت، انما النساء شقائق الرجال، ئافرەتان لەتچی پیاوانن، بۆیە ژیان بەبێ ئەوان نابێت، دەبێت هەوڵ بدەین ئێمە بە هەموو لایەکمان ئەو مافانە دابین کەین چونکە ئەوەتا لە ئیسلامدا زیاتر لە هەموو شوێنێک مافەکانی دابین کردووە و لە ئیسلامدا ماف لەسەر بنەمای ڕەگەز نییە لەسەر ئەوە نییە بڵێ وەڵا ئەوە نێرە و پلە یەکە و ئەوە مێ پلە دووە لە ئیسلامدا بنەمای ماف لەسەر تەقوایە ئینە ئەکرەمەکم عند الله ئەتقاکم چێ لە هەمووان بە تەقواتر بێت ئەوە لای خوای گەورە لە هەمووان بەڕێزترە جا پیرێژنەیەک بێت پیرە پیاوێک بێت گەنجێک بێت نێر بێت مێ بێت مهم ئەوەیە تەقوا پێوەرە لە ئیسلامدا بۆ ڕێز و حورمەت سەرەڕای ئەوانەش لە قورئاندا سوڕەتێک بە ناوی سوڕەی النساء واتە ئافرەتان بەڵام سوڕەتی ڕیجالی تێدا نیە سوڕەتێک بە ناوی مەریەمەی دایکی عیسا پێغەمبەر سلامی خوای لەسەر بێت و لە قورئاندا 24 جار ناوی الرجل هاتووە لە مقابلدا 24 جار ناوی المرأش هاتووە ئەمەیە بەڕاستی ماف و ئازادیەکان چونکە ئافرەت قوتابخانەیە و ئێمە هەموو لە باوەشی دایکماندا و لە باوەشی ئافرەتاندا ئێمە پێگەیشتووین تەنانەت پێوەری چاک بوونی پیاو ئەوەیە کە لەگەڵ ماڵ و خێزانەکەی باش بێت نەیفەرمووە چاکترین پیاو ئەوەیە کە نوێژان زۆر بکات فەرمووی خیرکم خیرکم لئەهلیه وئەنا خیرکم لئەهلی وە لە ڕیوایەتی تریشدا بەم شێوەیە هاتووە بە شێوەی تریش خوێنراوەتەوە فەرمووی چاکترین کەس ئەوەیە کە بۆ ماڵ و خێزانەکەی باش بێت نەک تۆ بچی نوێژ خوێن بێت و مسلمان بی و نوێژ و ڕۆژان بکەی بەڵام لە ماڵەوە خراپ بی لەگەڵ ماڵ و خێزانەکەت لەگەڵ هاوسەرەکەت چ جای ئەوەی کە لێدان لە لە مامەڵەی ڕۆژانەدا و لە کاتی ئاساییدا، لە ئیسلامدا بەو شێوەیە نییە کە خەڵکێک تێی گەیوە، ئەوەتا عائیشەی دایکی ئیمانداران بۆمان دەگێڕێتەوە خوا لێی ڕازی بێ سوێندێ دەخوا و دەفەرموێ، واللە ما ضرب رسول اللە صلی اللە علیە وسلم امرأة بیده قط دەفەرموێ سوێند بەخوا پێغەمبەری خوا بە دەست بە هیچ جۆرێک لە ئافرەتی نەداوە یعنی بە هیچ شێوەیەک لە ئافرەتی نەداوە لەبەر ئەوە زۆر جار ئەم قسانە دووبارە دەبنەوە و خەڵکانێک تۆمەت دەبەخشێتەوە. جا ئەو دروشمانەی کە بەرز دەکرێنەوە لەم زروفانەدا و لەم ڕۆژا لەم ڕۆژگارەدا کە دەیان بینین خەڵکانێکن کە لە ئیسلام شارەزانین و هەندێکی کەمیشیان هەن کە وا بۆ ئەوە دانراون جاری وا هەیە بە ناوی یەکسانیەوە دروشم بەرز دەکاتەوە ئێمە هەموو ئەوە دەزانین لە ئاینی پیرۆزی ئیسلامدا دەبێ بزانن کە لە بواری ئینسانیەتەوە لە بواری مرۆڤاتیەوە هیچ فەرقی ژن و پیاو نییە هەردووچیان وەکو یەک مرۆڤن و هیچیان لە هیچیان زیاتر نین بەڵام لە مەسلەی ئەرکەکاندا و لە مەسلەی ئەرک و مافەکاندا لەبەر پێکهاتەی جەستەییان کەمێک جیاوازی هەیە چونکە هەندێک شت هەیە بە ئافرەت دەکرێت بە پیاو ناکرێت لەبەر ئەوەی پێکهاتەی جەستەیی وایە ئافرەت حەیز دەبینێ پیاو نایبینێ ئافرەت مناڵی دەبێ پیاو مناڵی نابێ ئافرەت شیر دەدا پیاو شیری نیە لەبەرئەوە لە بواری خۆیدا ئەوەی بە ئافرەت دەکرێ بە پیاو ناکرێ کەواتە ئەوە بۆ خۆی بەڕاستی ئەو پەڕی ڕێز و حورمەتە بەڵام ناکرێت تۆ بەناوی یەکسانیەوە ئافرەت ئیشی ژنانیشی پێ بکەی و ئیشی پیاوانیشی پێ بکەی ئەمە بۆ خۆی زوڵمە ئێمە ئەگەر تەشبیهەکەمان ناشیرین نەبێ و لە ناو کەوانەیەکدا ئێمە سیارەی نەفەرمان هەیە و سیارەی بارمان هەیە دەکرێت تۆ ئیشی گەڵابەیەک بە قەمەرێک بکەی ئاخر ئەوە زوڵمە ئەگەر پێت کرد لەبەر ئەوە ئەمە لە ناو کەوانەیەکدا عەرزم کردن یعنی تەشبیهەکەمان لێکدانەوەی خراپی بۆ نەکرێت بەڕێزەکانم، بۆیە بەڕاستی دەبێت هەر کەسە لە بواری خۆیدا جا ئەوەی کە بە ژن دەکرێت وەکو عەرزم کردن لە هەندێک شتدا بە پیاو ناکرێ ئەگەر بڕواشتان بەوە نییە لە ئاینی پیرۆزی ئیسلامدا ئاوایە خۆ بڕواتان بە لێکۆڵینەوە پزیشکیەکان هەیە ئەوە بڕۆن تەماشاکەن ڕاپۆرتی پزیشکی دەڵێ مێشکی ئافرەت سەد غرام تا پەنجا غرام لە مێشکی پیا بچوکترە، ئەمە قسەی من نیە تاوەکو من تۆمەت ببەخشمەوە، یان ئەو ئافرەتەی کەوا مناڵەکەی کوڕە شیرەکەی لەگەڵ ئەو ئافرەتەی جیاوازە کە مناڵەکەی کچە، شیری مناڵی کوڕ دوو ئەوەندەی شیری کچ خەستترە، دوو ئەوەندە خەستترە بەقوەتترە، بۆیە ئەمە عیلم ئەوەی سەلماندوو ئەگەر بڕواشتان بە دین نیە ئەمە تەماشاکەن و ئەمە لێکۆڵینەوە پزیشکیەکانە، لەبەر ئەوە زۆر جار بەناوی یەکسانیەوە لە لە ئەوروپا دانوێ ئەوەی لەوێ هەیە لێرەش ببێ من کە بە چاوی خۆم ئەوروپام بینیوە و لەوێ ماوەیەک لەوێ بوومە دەبێ ئەو ئافرەتە داماوانە بە ڕۆژ ئیشی پیاو بکەن وە کرێخانوەکەش نیوەی لەگەڵ بدا شەویش ئیشیش نانی پێ دەکەن دوو جار دەیچەوسێننەوە بەڵام لە ئیسلامدا ئافرەت خانمێکی خزمەت کراوە نەفەقەی لەسەر پیاوە دەبێ پیاو خزمەتی کە واجبە لەسەری نان و ئاو مەسکەن و مەلبەس و هەمووشت پێداویستیاتەکانی بۆ جێبەجێ بکات و لەگەڵ ئەوەشدا ڕێگەی لێ نەگیراوە ئەگەر لە دەرەوە کۆ هەندێک ئیش بکات کە تایبەت بێ بەو بە مەرجی شەرعی و هەروەها بەناوی ئازادیشەوە ئەوە یەکسانیمان باس کرد جاری وا بەناوی ئازادیەوە خەڵکانێک چەواشە دەکرێ کە ئایا مەبەست لە ئازادی سنوور بەزاندنە، دەی خۆ ئەگەر سنوور بەزاندن بێت دەکرێت تۆ بەناوی ئازادیەوە پابەند نەبی بە یاساکانی هاتووچۆ و بڵێ من ئازادم؟ نەوەڵا ئەوە ناکرێ. یان دەکرێ بڵێ وەڵا من ئازادم و دەڕۆی بە ڕێگەیەکدا و باخێک هەیە لەوحەیەک هەڵا وەسراوە نووسراوە ئەمن ئەڵغامی لێ و نیشانەی مین دانراوە بڵێ وەڵا من ئازادم لە هیچ ناگەڕێمەوە ئاخر نەگەڕێیەوە ئەوە تیا ئەچی، بۆیە لە ئیسلامدا ئازادی سنووردار هەیە و چوونکە ئەو سنووردانانەش بۆ بەرژەوەندی من و تۆیە، ئەگەر سنووردار نەبێ ئەکەویتە ناو ئەڵغامەوە و تیا ئەچی، یان ئایا ئازادی مەبەست پێ ئازادی یەعنی ڕووتی و سفوورییە؟ دەی وەڵڵاهی ئەمە زۆر تێگەیشتنێکی هەڵەیە چونکە ئەگەر ڕووتی و سفووری پێشکەوتن بێ لە وەکو نمونەیەکی تێگەیشتن بۆتان دێنمەوە لە ناو کەوانەیەکدا پەرژین بێ بە خانمان و بە ئێوەی بەڕێز و بەگوڵە پەرژینی بەگوڵان بێ ئەوە بۆ تێگەیشتنە بۆ تەشبیهی فعلەکەیە نەک ئافرەتەکە چونکە ئافرەت تەشبیه ناکرێت بە هیچ شتێک ئەوەندە گەورەیە بەڵام فیعلەکە خۆ ڕووت کردنەوەکە تەشبیه دەکەین ئەگەر ڕووتی پێشکەوتن بێ وەڵا ئاژەڵانیش زۆر پێشکەوتون ئەوە مەبەستم فیعلی ڕووتیەکەیە نەک ئافرەتەکە و بۆ ئەوەی قسەکەمان لێکدانەوەی خراپی بۆ نەکرێ لە دوا ڕۆژدا بەڵێ بەڕێزان الامثال تضرب ولا تقاس بۆ ئەوەی بزانین و هەروەها ئەو میوەیە کە توێکڵی پێوەیە بزانە چەند خاوێنە ئەگەر چکلاتت بۆ دێنن لە ماڵان ئەگەر چکلاتێکیان توێکڵەکەی لێکرابێتەوە کاغەزەکەی ئەوان هەڵناگری لەبەرەوەی تۆزی لێ نیشتووە ئەو چکلاتان هەڵدەگری کەوا قاقەزەکەی پێوەیە بۆیە دەبێ ئێمە بە هەڵە لە ئازادی تێ نەگەین ئازادی معنای بێبەند و باری نییە ئازادی معنای سەروەری یاسا معنای ڕێزدانان بۆ بەرامبەرەکان معنای ژیان بەڕاستی ئەو ئازادی ئەوە نییە کە خەڵکانێک تێ گەیشتووە هیچ سنوورێک نایڵێتەوە حەڵاڵ و حەرام هەمووی دەبەزێنێ و هەروەها بۆ ئەوانەش کە قەناعەتیان بە ئاینی پیرۆزی ئیسلام نیە بەڕێزەکانم خۆ ئێمە ئەگەر لە ئاات و حەدیسیش لێگەڕێن ئەوەتا ڕووتی و سفوری ئایا ئیسلام دایهێناوە دەبڕۆن لەو مامۆستانە پرسیارکەن کە لە مێژووە شارەزان و پسپۆری مێژوون بڕۆن پرسیار لەوان بکەن ئایا ڕووتی و سفوری هی ئیسلامە نەوەڵاهی ئیسلام نییە و لە پێش ئیسلامەوە هەر لە نیاندرتالەوە بیگرە هەتاوەکو دەگاتە پێش ئیسلامیش ئەو کاتیش ئەوانەی کە عەبدو جاریە و ئەمە بوون ڕوت بوون و نیوە ڕوت بوون و ئەو ئافرەتانی کەوا حڕ بوون ئەوان داپۆشرا بوون بۆ ئەوەی جیا بکرێنەوە خەڵک دەست درێژیان نەکاتە سەر ئەوە تا خوا دەفەرمێ وەلا تەبەڕەجنە تەبەڕوج الجاهلیەتی الئولا خۆتان ڕوت نەکەنەوە وەکو سەردەمی نەفامی سەرەتایی کەواتە جاری وا هەیە بە ئافرەتیان وتۆ خوشکەکەم ئەوە بۆ باڵا پۆشی ناکەی وتویەتی بۆ عەسری بەردە؟ ئەی ئەوەتا خۆ تۆ خۆت گەڕایە بۆ عەسری بەرد، بۆ سەردەمی نەفامی پێش ئیسلام، تۆ وا دەزانی ڕووتی ئیسلام هێناویەتی؟ نەوەڵا ڕووتی ئیسلام نەیهێناوە، وە هەروەها ئەو گۆشتەی خۆت بۆچی ئاوا بە کەم و بێ نرخ تەماشا دەکەی؟ خۆ هەر یەکێک لە ئێمە ئەگەر کیلۆیەک گۆشت بکڕێ لە بازاڕ و بیباتەوە دەبێ لە ماڵێ دەرگای لەسەر داخە یان بیخاتە سەلاجە و مجەمیدەوە، ئەزانن لەبەرچی؟ خۆ پشیلایی بە. دەی باشە ئەمەش لەناو کەوانەیەکدا و تەفسیری خراپی بۆ نەکرێ مەبەستم پێ تێگەیشتنە نەک بەبەستم پێ ئافرەت دەی تۆ بۆچی ئەو گۆشتەی خۆت ناپارێزی و نای پێچیەوە یعنی بۆچی ئەمە هەمومان دەبێ بزانین کە ئەوە هەمووی مەسەلە قەدر و ڕێزی ئافرەتە ئایا ماڵێک ئەگەر بە نرخ بێ تۆ جوان هەڵی ناگری ئایا کەستان بینیوە دەفتەر دۆلارەکەی و ئاڵتونەکەی لە حەوشە فڕێبات ناوەڵڵا لە ژێر زەمین و لە دۆڵاب و بۆفی و قاسە دایدەنێت توند دەێ ئافرەتیش لەبەرەوەی ماڵێکی زۆر بە نرخ و بە قیمەتە دەبێ باڵاپۆش بێ دەبێ پارێزراو بێ دەبێ شەخسیەتی پارێزراو بێ بۆیە بەڕاستی ئەمەیە کە ئاینی پیرۆزی ئیسلام حەرامی کردووە سفوری ئافرەتان نەک خەڵکانێک بە ناوی ئازادیەوە چەواشە کراوە ئایا سفوری ئیسلام دایهێناوە نەخێر ئایا خەتەنەی ئافرەتان ئیسلام دای هێناوە دەبڕۆن لە مێژونوسەکان پرسیارکەن ناوەڵی سەردەمی فیرعونیەکانە ئیسلام کە هات بەدەست کۆمەڵێک گرفتەوە دەیناڵان نەشی ناشی ئەتوانی دەم و دەست بە 24 سعات من عیبکە ئایا فرەژنی ئیسلام دای هێناوە نەوەڵاسێ بڕۆ لە مامۆستایانی مێژوو پرسیار بکەن کە لە پێش ئیسلامدا سی ژن سل ژن پەنجژن دنیایەک ئافرەتان ئیسلام هات سنوورداری کرد مەثنا وثلاثە وڕوبا هەتا چوار ئەویش بۆ هەندێ حاڵەت جاری وا هەیە ژنەکە منداڵی نابێ جاری وا هەیە نەخۆشە جاری وا هەیە ئێستا لە عێراقا زیاتر لە سێ تا چوار ملوێن بێوە ژن هەیە ئەم هەموو قەیرەکچە لە ئامارێکە ئەڵێ هەر پیاوێک بەرامبەر شەژنە ئێشیان دەڵێ بەرامبەر بە حەوت ژن ئەی باشە ئەوانە سرێ بکەین ئەی باشە هەر من لە تۆ دەپرسم ئەگەر تۆ نیو دینارت پێ بێ باشتریان هیچت پێ نەبێ وەڵا نیو دینارەکە باشترە نیو پیاوت هەبێ یان هەر پیاوت نەبێ وەڵا نیو پیاو باشترە ئەگەر هەفتەی دوو شەو سێ شەو پیاوی حەڵاڵی خۆت لابێ و مناڵی خۆت لە باوەش بگری چەن باشترە بۆیە ئیسلام ڕێگەی بە فرەژنی داوە ئەویش بە مەرجی عەدالەت ئەگەر عەدالەت نەبوو ئەوە پیاوەکە خۆی ماڵی خۆی و ماڵی قیامەتی وێران دەکا دەی دەرەنجامی ئەو دروشمە چەواشەکاریانە و ئەو خڵەتاندنانە جاری وا هەیە کە دەبینی و دەکرێ و دەبیسرێ دەرەنجامەکەی بەڕێزەکانم ئەوەتا خیانەتی زەوجی گەلێک زۆرە ئەوەتا توند و تیژی ساڵان و سەردەمانی زوو کوا ئەوەندە خیانەتی زەوجی و ناپاکی هاوسەرگیری هەبوو کوا ئەوەندە توند و تیژی هەبووە کوا ئەوەندە تەڵاق هەبووە خەریکە لە مەحکەمەکان ڕێژەی مارەبڕین و تەڵاق وەکو یەکی لێ بێ کە بەڕاستی ئەمە کارەسات و مەرگەساتە کوا جاران ئەوەندە خۆسوتاندن هەبوو ئەوە بەڕا ئەوە هەمووی دەرەنجامی و سەرەنجامی ڕێبازی لار و خوار و دوور لە بەرنامەکەی پەروەردگار دەرەنجامی هەموو دەرەنجامی ئەوەیە کە ئەم هەموو خراپەیە دەبیندرێ و لە مقابیل ئەوەشدا هەندێک جار لە ژێر باڵی ئەوەوە سوکایەتی بە دینەکەی من و تۆ دەکرێ دینەکەمان تۆمەتبار دەکەن ناشیرنی دەکەن ئەها دەڵێن ئیسلام ئەو کەلتوری 1400 ساڵە ئەوە کۆت و بەندی کردوین ئەوە ئیسلامە تیرۆرە توند و تیژە خراپکارە ئاخر وەڵی ئەمانە دە قل هاتو برهانکم ان کنتم صادقین دەی بەڵگەکانتان بێنن ئەوە ئیسلام نییە زوڵمی لە ئافرەت کردبێ بەڵکو ئەوە عاداتی لار و خواری کۆمەڵگایە ستەمی لە ئافرەت کردووە کەسێ دەچێ غەدر لە ئافرەتێک دەکا ئەوە ئەو کەسە تاوانبارە من بۆ خۆم خراپەیەک دەکەم ئەوە ئیسلام نییە منم لە ئیسلامەکە لام داوە بۆیە نابێ تۆ ئیسلام تاوانبارکەی و تۆمەتبارکەی، بەڵکو لەو لەو ناوەوە خەڵکانێک دەیانەوێ ئیسلام تۆمەتبارکەن و عەیبداریکەن، کە پەنا بەخوا ئیسلام دوورە لەو کەم و کووڕیانە و لەبەر ئەوەی کەوا ئێستا ڕاگەیاندنی بەهێز و وە هەروەها زێڕ و زۆر و ئەمانە لەبەر دەستی خەڵکانێکدایە کەوا لەگەڵ دین بەینیان نییە و دین ناناسن یان دژی دینن بۆیە تەماشا دەکەی دینەکەمان بە ناشیرین بەرچاو دەخەن و ئەو دینە ڕەحمەتەیان کردووە بە زەحمەت وەکو نوکتەیەک بۆ ئێوەی بەڕێز ئەڵێ جارێکیان کابرایەک لە خەوا شەیتانی بینی ئەمە ئاەت و حەدیز نییە شەیتانی بینی زۆر قۆز بوو جوان ڕێک و پێک ئەرێوتی شەیتانێ مە نەمان زانیوە تۆ ئەوەندە قۆزیێ ماچەسە چەند زەمانە بیستومانە هەر ناشیرن و دزێو و ئەگەر شتێکی خراپ دەبینین دەڵێن دەڵەی شەیتانە تیۆڵای بەو شێوەیە نیە من وانیم بەڵام ڕاگەیاندنەکە و ئەوانەی کە وەسفی من دەکەن لە دەست نەیارەکانم دایە لە دەست دوژمنەکانم دایە بۆیە ئەوا وەسفم دەکەن بۆیە ئەوانەیش کە ئێستا زۆرێک باسی ئیسلام دەکەن ئەوە زۆربەیان نەیاری ئیسلامن یان تێی نەگەیشتون بۆیە ئیسلام ئاوا ناشیرن دەکەن ئەی نا وە ئیلا ئیسلام ڕەحمەتە نەک زەحمەت وەڵاهی ئەوەندە مافی ئافرەتی داوە ئەوەندە مافی پیاوی داوە ئەوەندە ئازادی و سەربەزی تێدایە بەڕاستی بۆ دنیا و دوا ڕۆژمان مایەی بەختەوەریە بەڵام ئەگەر کەسێک نەخۆش بێ ئەو ئاوە تاڵێ ئەو ئاوە شیرنەی دەخواتەوە لە قورجی تاڵە بۆیە دەبێ ئێمە دوعای خێریان بۆ بکەین دەی وەرن بخوێنەوە تەماشاکەن تەماشای مسلمانێکی لاروخوار مەکەن تەماشای پەیامەکە بکەن، تەماشای دەقە قورئان و سوننەتەکان بکەن، ئەوە بە ڕاستی گرنگە، نەک تەماشای خەڵکێ بکەی جاری وا بە ناوی دینەوە کۆمەڵە شت دەکرێ و کە دین لێی بەریە، بۆیە ئێمە هەموومان دووبارەی دەکەینەوە لەگەڵ مافی ئافرەتانداین، ئەو مافەی کە خوا و پێغەمبەری خوا بۆی داناوە و ئێمە مافی چاکترمان پێیە، چاکتر لەوانەی کە لە ڕۆژئاواوە هێناویانە کە هیچ پەیوەندی بە کورد و ئیسلامەوە نییە و ئێمە هی خۆمان هەیە، کە لە قورئان و سوننەتدا هەیە، کەسێکیش لەوە چاتر بزانێ مەعنای بە پەیامی خوای گەورە ڕازی نییە و ئەوەش ناشکورییە و بێوەفاییە بەرامبەر بەو خوایەی کەوا لە ڕاپەڕیندا ڕزگاری کردین و بۆ ئەو زاڵمە زەواڵێکی نارد ئەگەر ئێمە شوکرانەی نەکەین و هەر بەردەوام بین لە ناشکوری و بێوەفایی و سپڵەیی و لە گوناه و تاوان ئەوە خوا نەخواستە خوای گەورە غەزەبمان بۆ دەنێرێ، ئەو کاتە کە بووین بە زاڵم زەواڵمان بۆ دەنێرێ، ئەو کاتە پەشیمانی دات نادا لە خوای گەورە دەپاڕێینەوە، دەڵێین یا ڕەبی خودا هیدایەتی هەموو لایەکمان بدەی، یا ڕەبی خوایە عاقیبەتی هەموو لایەکمان بە خێر بگێڕی، یا ڕەبی خوایە ئەوانەی شایستەی هیدایەتن هیدایەتیان بدەی، خوایە لە دین و بەرنامەکە شارەزامان کەی، خوایە حەیا و حورمەت و ناموسی دایکان و خوشکانمان پارێزراو کەی، خوایە تووشی چەواشەکاریمان نەکەی، یاڕەبی خوایە ئەوانەی نەخۆشن شیفایان بۆ بنێری خوایە شیفا بنێری بۆ نەخۆشەکان خوایە قەرزی قەرزدارەکان پڕکەیەوە خوای ئەوەی خانوویان نیە بیانکەی بە خاوەنی خانوو خوای ئەوەی کێشەی خێزانیان هەیە بێی بەدەم کێشەکانیانەوە یا ڕەبی خوا لە گوناهی خۆمان و دایک و باوکمان خۆشببی خوا لە مردووەکانمان خۆشببی خوای ئەم ئازادی و هەرزانیمان لێ نەگریەوە خوایە بە خراپەی خراپەکارانمان لەگەڵ نەکە یا ڕەب العالمین خوایە غەزەبمان لێ نەگری خوایە پیرەکانمان ئاخر خێر کەی گەنجەکانمان لەسەر ئیسلام و ئیمان دامەزراو کەی خوایە عیزەت بگێڕێەوە بۆ ئەم ئۆمەتە زەلیلە خوایە جارێشکە بە ئیسلام بە عیزەتمان کە یا رب العالمین خوایە ئەوەی خێری دەوێ بۆ ئەم میلەتە تووشی خێری کەی خوایە ئەوەی فێڵ لەم میلەتە دەکا و بازرگانی پێوە دەکە خوا فێڵەکە قڵب کەیە بەسەریا یا ربی خوایە ئێمە بێدەسەڵاتین لە تۆ دەپاڕێنەوە